بسم اللە الرحمن الرحیم بە ناوی خوای بەخشندەی میهرەبان والمرسلات عرفا سوێن بە بای ڕەوانەکراوی یەک لە دوای یەک فالعاصفات عصفا و بەو باتوندانەش هەڵدەکەن بە هەڵکردنێکی قایم والناشرات نشرا و بەو بایانەی کە هەور دەبەن و بڵاوی دەکەنەوە ئیتر بە چ فەرموودەیەکی تر بڕوا دەهێنن دوای قورئان؟